خوا سبحانە هوتەعالا باسی کتێبی گردونمان بۆ دەکات باسی ئاسمانەکان و شەو و ڕۆژمان بۆ دەکات دەفەرموێ ئیمانداری ڕاستەقینە خاوەنی عیبادەتی تەفەککوڕە و لە بەرامبەر ئەم گردونە و ئەم مەخلوقاتەی خوای پەروەردگاریشدا ئەهلی تەفەککور بین ئومەتی ئیسلامی کاتێک خاوەنی هەردوو بیرۆکەی تەدەبور لە قورآن و تەفەککور بوو لە مەخلوقاتی خوای پەروەردگار حاڵمان ئاوها نەبوو بەڵام کاتێک دەستبەرداری بیر و بیرکردنەوە و کاتێک دەستبەرداری عیبادەتی دڵ و عیبادەتی عەقڵ و عیبادەتی وردبوونەوە لە کەلامی ڕەب العالمین و لە دەسەڵاتی خوای پەروەردگار خاو بووینەوە یان کز و کۆڵەواری ڕووی تێکردین لە بەرامبەری ئەم دوو عیبادەتەدا گومانی تێدانی حاڵی مسلمان حاڵی ئومەتی مسلمان لە وەستان و لە پاشەکشێدایە بۆیە ئێمە دەمانەوێت بە پشتیوانی خوای پەروەردگار لە هەردوو عیبادەتەکەدا بەشدار بین و هەموو لایەکمان بجوڵێین بخرۆشێین لە بەرامبەر کەلامی ڕب العالمین و لە بەرامبەر دروستکراوەکانی خوادا سبحانه وتعالى باوەڕدارانی ئازیز خوای پەروەردگار لەم قورآانە پیرۆزەدا سەرنجمان ڕادەکێشێت و خوای خالق سوێن بە مەخلوقاتەکانی خۆی دەخوات پەروەردگارمان کە پرسیاری لێ ناکرێ بۆ سوێن دەخۆی بەڵکو ئەوە ئێمەین پرسیار لێکراوین بەڵام چۆن خوای پەروەردگار سوێن بە مەخلوقاتەکەی دەخوات هەتاوەکو زیهن و عەقڵ و دڵ و وشیاری من و تۆی مسلمان ڕابکێشێت لە ڕوانگەی دروستکراوەکانی خوای پەروەردگارەوە ئێمە خالقمان پەروەردگارمان ئەڵڵامان باش بناسین و خۆشمان بوێ و سەری بەندایەتی بۆ نەوی بکەین پەروەردگارمان سوێند بە شەو بە ڕۆژ بە خۆر بە مانگ سوێند بە مەکە سوێن تەنانەت نەک بە زەمان و مەکان سوێند بە، المکین، کە مەبەستمان پێ رسول اللە یە صلی اللە تعالی علیه وسلم تاکە دروستکراوێکی خوای میهرەبانە تاقە پێغەمبەرێکە کە خوای پەروەردگار دەفەرموێ لەعەمرکە انهم لەفی سەکرەتهم یعمهون دژمنانی تۆ ئەی محەممەد پێغەمبەر علیه صلاة وسلام قەسەم بە عمری مبارەکی تۆ ئەی محەممەد دوشمنانی تۆ جگە لە ڕسوایی جگە لە سەرشۆڕی لە دنیا و قیامەتە هیچی دیکەیان بۆ نابێ پرسیارەکەی لێرەدا ئەمەیە بۆ خوای پەروەردگار سوێن دەخوات بە ئەشەمس ئەمڕۆ بە پشتیوانی خوای پەروەردگار باسی نیعمەت و وجودی شەمس دەکەین ئەمڕۆ باسی لەو لە شەمس ئەگەر خۆر نەبایە ئەمڕۆ باسی من صفاتی شەمس لە بەرامبەر یەک دروستکراو لە دروستکراوەکانی خوای پەروەردگاردا هەڵوەستە دەکەین ئێمە با لە خۆرەوە فێر ببین خۆر وەشەمسی وەضحاها بۆ پەروەردگارمان سوێن دەخوات بەخۆر ئایا ئەیەمە لە بەرامبەر ئەم نیعمەتە گەورەی خوای پەروەردگارە کە خۆرە ناسیومانە سەری بەندایەتیمان بۆ خاوەنی خۆر کە ئەڵڵایە وەک پێویست نەوی کردووە لە ڕوانگەی ئەم مەخلوقەوە دەسەڵاتی خالق کە ئەڵڵایە ناسیومانە بۆیە لە قورآانی پیرۆزدا مسلمانانی ئازیز سی و سێ جار وشەی ئەشەمس لە بیست و هەشت سوورەتی قورئاندا هاتووە سەرنجمان ڕادەکێشێت بۆ ئەوەی کە ئێمە لە بەرامبەر ئەم مەخلوقەی خوای پەروەردگارەدا هەڵوەستە بکەین مسلمانانی ئازیز مەوەسا سعیدی نورسی ڕەحمەتی خوای لێبێت دەفەرمێ نەخۆشیەک هەیە ڕووتەکاتە مسلمان پێی دەوترێ نەخۆشی ئولفەت نەخۆشی ئولفەت ئەوەیە کە لە بەرامبەر نیعمەتەکانی خوای پەروەردگاردا سوپاسگوزار نین تێنافکرن قەدری نیعمەتەکانی خوای پەروەردگار نازانن لە کاتێکدا نیعمەتەکانی خوای پەروەردگار بۆ ئێمە چوار جۆرن نیعمەتێکی عاممان هەیە نیعمەتێکی خاص و تایبەتمەندیمان هەیە نیعمەتێکی ظاهیر ئاشکرا و نیعمەتێکی باطینمان هەیە بەڵام نیعمەتەکانی خوای پەروەردگار ئەژمار ناکرێن بەڵکو پۆلێن دەکرێن بۆ ئەم چوار جۆرە لە نیعمەت لە ناو نیعمەتە عامەکاندا خۆر یەکێکە لەو نیعمەتانەی کە ئێمە قەدری نازانین چونکە هەموو ڕۆژێک بۆ خۆی هەڵدێ و بەردەوامی بەشیان دەبەخشێ بەڵام نیعمەتی خاص لەش ساغی نیعمەتی خاص ڕزق و ڕۆزی نیعمەتی خاص ماڵ و منداڵ ئەمانە پێویستی ڕۆژانەمانە و داوا دەکەین لە خوای پەروەردگار و ڕەنگە هێندێکمان یان زۆرێک لە مسوڵمانان سوپاسگوزار بین لە بەرامبەریدا بەڵام نەخۆشی ئولفەت ئەوەیە کە کێ لە ئێمە سوژدەیەکمان بردووە بۆ خوای پەروەردگار لە کاتێکدا ڕۆژ هەڵدێ بڵین خوایە سوپاس بۆ تۆ ئەم ڕۆژ ڕۆژت لێ هەڵهێناین سوپاس بۆ تۆ خوای پەروەردگار کە مانگت جارێکی دیکە بەسەرمانە هەڵهێناوە و ڕۆژی تەمەنمان شەوی تەمەنمان بەردەوامی هەیە گومانی تێدانە ئێمە دەمانەوێت لە نەخۆشی غەفڵەت لە نەخۆشی ئولفەت دەربچین و لەگەڵ خالقی ئەم گردونەدا کە ئەڵڵا یەجل لە جەلالوه وەک بەندەیەکی ملکەچ و گوێڕایەڵ مامەڵە بکەین خۆشەویستانم سەرنجی عقل و دڵی هەموو لایەک ڕادەکێشم لە بەرامبەر ئەو خۆرە کە دەڵێم خۆر ملیۆنەها خۆر بوونی هەیە بەڵام ئەو خۆرەی کە خۆرە گەورەکەیە و سەرچاوەی گەرمی و هەموو خۆرەکانی دیکە لە خزمەتی ئەو خۆرە گەورەدان دەورن پێکەوە لە بەرامەر ئەم خۆرە گەورەیەدا خالیقەکەی کە ئەڵڵا یەجل لە جەلالوه باش بناسین بەڵێ خۆر سەد و پەنجا ملیۆن کیلۆمەتر لە زەویەوە دوورە خۆر تیشکەکەی لە ماوەی هەشت خولەک و سیانزە سانیەدا دەگات بەسەر زەوی خۆر ئەگەر بەراوردی حەجمەکەی بکەین بە حەجمی زەوی حەجمەکەی یەک ملیۆن و سێسەد هەزار جار لەم حەجمی زەویە گەورەترە ئەگەر وەزنەکەی سیر بکرێت سێ سەد و سی و سێ هەزار جار ئەم خۆرە لە بەرامبەر ئەم زەویەدا گەورەترە واتە ئەم زەویە هەزارەها زەوی لە ناو خۆردا جێگەی دەبێتەوە بەڵێ خۆر سێ سەد هەزار خێراییەتی لە یەک چرکەدا کە دەڕوات گەرمای ناو خۆر ئەوەندەی کە توانراوە و پێوراوە و تەقدیراتی بۆ کراوە گەرماییەکەی ناو چەقی خۆر نەک دەوروبەری خۆر بریتیە لە پانزە ملیۆن پلەی سەدی لە یەک چرکەدا تەسەورکەن مسلمانانی ئازیز خۆر چوار ملیۆن تەن مادە دەگۆڕێت چوار ملیۆن تەن مادە خۆراکی ئەم خۆرەیە بەو ڕێژە و بەو گەرمایەی کە هەیەتی بەڵێ خوا سبحانه وتعالى لە قورآانی پیرۆزدا ئەمرمان پێدەکات مسلمانانی ئازیز دەفەرموێت خۆ نابێ سوژدە بۆ ئەم خۆرە ببرێ لا تسجدوا للشمس ولا للقمر نابێ سوجدە و سەری بەندایەتی بۆ خۆر و مانگ لە ڕوانگەی گەورەییەوە ببرێت وەکو چۆن لە زەمەنی ئیبراهیم پێغەمبەردا گرفت و قەیرانیان بوو لایان وابوو خۆر لەبەر گەورەیەکەی دەبێ بپەرسترێ و سوجدەی بۆ ببرێ بۆیە ئیبراهیم پێغەمبەر عەقڵیان دەجوڵێنێ و پێیان دەڵێ هذا ربی هذا ئەکبەر ئەویش دەیەوێ عەقڵیان بجوڵێنێ ئەوە خوا گەورەکەیە ئەوەش پەروەردگاری منە بەڵام کاتێک ئاوا بوو فەرمووی چۆن دەبێ مەخلوقێک ئاوا بێ چۆن دەبێ مەخلوقات مەخلوقێ بپەرستن کە لە چاویان ون بێ و دەسەڵاتی گۆڕانکاری بەسەرا بێ بەڵکو دەبێ خالقێک بپەرسترێ کە ئەڵڵایە بۆیە خوای پەروەردگار سەرنجمان ڕادەکێشێ یەکەمین پەیام کە لە خۆرەوە لە سیفاتی خۆرەوە لە مەخلوقی خۆرەوە فێر ببین ئەوەیە کە پەروەردگارمان دەفەرمێت ألم تر أن الله يسجد له من في السماوات ومن في الأرض والشمس والقمر والنجوم والجبال والشجر والدواب وكثير من الناس وكثير حق عليه العذاب پەروەردگارمان دەفەرمێ نابینن بە چاوی سەر بە چاوی ژیریتان بە چاوی دڵ و عەقڵتان نابینن سوجدە دەبا بۆ خوای پەروەردگار ئەوەی لە ئاسمانەکان و لە زەویدایە مەگەر نابینن خۆر ڕۆژانە سوجدە بۆ پەروەردگار دەبا مانگیش سوجدە بۆ ئەڵڵا دەبا هەسارەکان، شاخەکان، دارەکان، هەرچی دەواب هەیە لەسەر زەویدا، بەڵام جگە لە مرۆڤەکان نەبێ کە پەروەردگار دەفەرمێ وکثیر من الناس بەڵام وکثیر حق عليه العذاب ڕاستە مرۆڤەکان بە درێژایی ژیان لەسەر ئەم هەسارەیە بەندایەتی بۆ خوای پەروەردگار کراوە و دەکرێ بەڵام زۆرێکن ئەوانش کە سەری بەندایەتی بۆ خوای پەروەردگار نەوی ناکەن بەڵکو خوای پەروەردگار دەفەرموێت زۆرێکیان عەذابیان بەنسیب دەبێ ومن یهین الله فما له من مکرم ئەوەی سەری بەندایەتی بۆ ئەڵڵا نەکات خۆی ڕسوا دەکات دڵنیابن لە قیامەتا ڕێز لێگیراو نییە و ئیهانە کراوە و بەسوک سیر دەکرێ کەواتە مسلمانی ئازیز خۆر بەم حەجم و گەورەیە بیرمان کردووەتەوە لەوەی کە ئەوە کێیە خۆری مسەخەر کردووە ئەگەر پەروەردگار نەی فەرموایە وسخر لكم الشمس ئێ خوای پەروەردگار دەفەرمێ مسخرم کردووە مسخر بەو مانایی کە خوای پەروەردگار ئەمری پێکردووە و دەبێ بە بەردەوامی خۆر لە جوڵەدا بێ دەبێ هەڵبێ دەبێ ئاوا بێ دەبێ شەو ڕۆژ لە ئەنجامی جوڵەی ئەمەوە دروست بێ دەبێ وەرزەکان بێتە پێشەوە دەبێ مانگەکان بگۆڕێ دەبێ عیبادەتەکان وابەستن بە جوڵەی خۆرەوە بۆیە خۆر خوا سبحانه وتعالى دەفەرمێ وسخر لكم الشمس ئەجا والقمر خوای پەروەردگار تەسخیری کردووە و مسەخەری کردووە ئەگەر فەرمانی خوای پەروەردگار نەبایە گومانی تێدا نەبوو کە خۆر بەردەوام نەدەبوو لەم عیبادەتەی بۆ خوای پەروەردگار بەڵکو یەجری، جەرەیانی ئاسمانەکان، گۆڕانکاری هەسارەکان، جەرەیانی شەمس، ئەو جوڵەی کە بە بەردەوامی شەمس هەیەتی، و کل فی فلک یسبحون، وشەی یسبحون، وشەی ضیاء، وشەی نور، وشەی سراج، وشەی وهاج، بچن لە ناسای ئەمەریکا دیراسە بکرێ کە لە بەرامبەر ئەم وشانەدا بەدیلی نییە، چونکە هیچ زاراوەیەکی عیلمی نییە لە بەرامبەر ئەم وشانەدا بەکار بهێنرێ بەڵێ برای مسلمانم خوشکی مسلمانم والشمس تجري لمستقر لها شمس یەکەمین پەیامی بۆ ئێمە ئەوەیە کە من خوای پەروەردگار مسەخەری کردووم ئەی ئێوە خوای پەروەردگار داوای لێ نەکردوون بەندایەتی بۆ بکەن ئەی ئێوە خوای پەروەردگار داوای لێ نەکردوون وەکو خۆر چۆن والشمس تجری المسلم یان المؤمن دەبێ بە بەردەوامی تجری یجری لە جوڵەدا بێ و لە بەندایەتیدا بێ بۆ خوای پەروەردگار نابێ بوەستین چونکە ژیان وەستانی تێکەوت یعنی مردن یعنی پاشەکشێ پێمان دەڵێ شەمس و قەمەر بۆ ئێمە دڵنیابن لەوەی کە بەبێ بە بەردەوامی بێماندووبوون خۆر پێمان دەڵێ برای مسلمانم ڕەنگە ماندووبی لە عەبدایەتی ڕەنگە منەت بکەی بەسەر خوای پەروەردگارە ڕەنگە منەت بکەی بەسەر ئەو جەستەی خۆتا و بڵێی بەندایەتی بۆ خوای پەروەردگارەکەم بەڵام بێوەعدیتان لە خۆردی بێمەوعیدیتان لە خۆردی کێ غرور لە خۆبایی بوون عجز ماندووبوون تەکەبر و لوتبەرزی لە خۆردیوە خوای پەروەردگار دەفەرمێ دەوەکو خۆر بن ولا تمنن تستكثر هەرگیز خۆر مرەت ناکا بەسەر پەروەردگارە بۆ ئەم کارەی کە خراوەتە سەر شانی ولا تستكثر ئەوەی کە ئەنجامی دەدا بە زۆری نازانێ برای مسلمانم خوشکی مسلمانم دەبێ من و تۆش لە ئەنجامدانی عیبادەتەکانمانە منەت نەکەین بەسەر خوا بەسەر ماڵی خوا منەت نەکەین بەسەر نیعمەتەکانی خوای پەروەردگارە دەبێ عیبادەتەکانمان لە بەرامبەر پەروەردگارا هەمیشە بەکەم بزانین مەلایکە ئاسا بین بڵێن واللهی پەروەردگارە حەقی بەندایەتی و عیبادەتمان بۆ تۆ نەداوە کەواتە هەموو لایەکمان مسلمانانی ئازیز دەبێ فێربین لە جوڵەی خۆرەوە ئێمەش جوڵەی بەندایەتیمان بۆ خوای پەروەردگار هەمیشە بەردەوام بێ و پەیامی وەعبود ڕەبەکە حەتا یەتیەکە یەقین ئێمە بۆ عەبدایەتی دروست کراوین هەتا ئەو ساتە وەختەی کە خۆری تەمەنمان ئاوا دەبێ تا ئەو ساتە وەختەی کە ژیان لەسەر زەویدا بۆ تۆ بەردەوام بێ دەبێ عیبادت بکەی مەگەر مردن کۆتایی بە عیبادت بێنێ سرنجی قورآن بین خوای پەرۆدگار کە باسی شەمسمان بۆ دەکات دەفەرمێ ئەگەر کەمێک نزیکتر بواە هەمووان دەسووتین ئەگەر دوورتر بواە هەمووان دەمان بەست مانگ بە هەمان شێوە ئەگەر نزیکتر بواە سەرزەوی دەبوو بە ئاو ئەگەر دوورتر بواە ئاو و تەوازن و جوڵە لەسەر زەویدا تێک دەچوو دەیبرای مسلمانم پەیوەندی من و تۆ بەخوای پەروەردگارەوە پەیوەندی من و تۆ بە ماڵی خوای پەروەردگارەوە پەیوەندی من و تۆ بە یەکدیەوە پەیوەندی هاوسەرەکان لەگەڵ یەکدی پەیوەندی کوڕ و باوک، پەیوەندی کچ و باوک، پەیوەندی مسوڵمانان پێکەوە دەبێ بحسبان بە ئەندازە بێ، کەواتە لێرەوە پێمان دەڵێ مسوڵمانانی ئازیز دە فێر بن لە خۆرەوە، پەروەردگارمان دەفەرموێ لا الشمس ينبغي لها أن تدرك القمر ولا الليل سابق النهار الله أكبر خورنا بي بيشي مانكوي ڕۆژ و شەویش بە هەمان شێوە بەو جۆرەی کە دانراوە دەبێ بێن بە دوای یەکدیدا ئەوە کێیە ئەم خۆرە و ئەم مانگە و ئەم شەو و ڕۆژەی مسەخر کردووە و ئەوە پەروەردگارمانە فەرموویەتی لە شەمس و یەم بەغی لەها ڕێگەی پێ نەدراوە و پێ نادرێ دەبێ بەو جۆرە عیبادەتکە وەکل فی فەلەکی یەسبەحون ئێستا پرسیارەکە ئەوەیە خۆر دائیرەی خۆی هەیە خۆر هاتن و ڕۆشتنی خۆی هەیە برای مسلمانم گەنجی مسلمان خوشکی مسلمانم دائیرەی سوڕانەوەی من و تۆ ئایا لە چوارچێوەی قورآن و سنتایە دائیرەی سوڕانەوەی من و تۆ لە چوارچێوەی بیرکردنەوەمانە لە بۆ بەندایەتیمان بۆ خوای پەروەردگار و ئایا فەلەکی من و تۆ چییە ئایا لە ئێمە خزمەتکاری ئیسلامین یان خزمەتکاری عولەمە و علمانیەتین ئایا ئێمە ئیسلام ئاراستەمان دەکات بۆ ئیسلام دەژین یان شانازی بە فولەک و بە ئەحزاب و بە بیر و بیرۆکەی دیکەوە دەکەین کە لێرەوە پەیامێکی گرنگی تێدایە بۆ من و تۆی مسلمان کە دەبێ مسلمان خاوەنی نەخشە بێ خاوەنی پلان بێ حەقەکان تێکەڵاو نەکا حەقی خوا حەقی پێغەمبەری خوا حەقی دایک و باوک حەقی هاوسەر حەقی خوشک و برا حەقی دراوسێ حەقی نەفست حەقی ماڵ و منداڵت حەقی کەسابەت و بازاڕت دەبێ هەمووی بحسبان بە نەخشە و بە ئەندازە بێ هیچیان لەسەر حسابی ئەوی دیکەیان نەبێ خۆشەویستانم لەم ئاەتەدا کە دەفەرمێ بحسبان خوای پەروەردگار کە باسی شەمسمان بۆ دەکات شەمس وشەیەکە مؤنثە واتە مێینەیە قەمەریش مزەکەرە بەڵام لێرەدا سەنجمان ڕادەکێشێ بۆ ئەوەی لە بەرامبەر وشەی شەمسدا ضیاء هاتووە، سیراج هاتووە، وەهاج هاتووە کە هەموو ئەمانە بە مانای گەرمی و تین و تاو دێ بەڵام کە باسی قەمەر دەکات دەفەرموێ وشەی نور دێنێ زانایان دەفەرمون هەرچی قاموس و زمانەکانی سەر زەوی هەیە بگەڕێ جگە لە زمانی قورئان جگە لە زمانی عەرەبی پێناسەیەک نییە جیاوازی بکات لە نێوانی وشەی ضیاء و نوردا ئەویش پێمان دەڵێ وشەی ضیاء بۆ خۆر یعنی ئەمە تین و تەوشمی هەیە بە گەرمیەوە بەڵام وشەی قەمەر پێمان دەڵێ قەمەر ئەمیش هەر ڕووناکی هەیە بەڵام بلا حەرارە بەبێ گەرمی و بەبێ تین و تاو ئالێرەدا جێگای خۆیەتی لە بەرامبەر ئەو پێخەمبەرە ئازیزەدا هەڵوەستەیە بکەین و خوا سبحانه وتعالى پێغەمبەرمان بۆ وێنا دەکا بە نور قورئانمان بۆ وێنا دەکا بە نور ئیسلامی ئێمە نورە پێغەمبەرمان نورە مسلمانیش دەبێ نورانی بێ واتە مسلمان هەمیشە ڕووناکی پێیە مسلمان هەمیشە فێنکی پێیە مسلمان هەمیشە وەکو هەسارەی مانگ ئاو لە خۆگرە سازگارە دەمشیرینە بەخشندەیە مهرەبانە مسلمان دەبێ نورانی بێ خوای پەروەگار دەفەرمێ ئێوەش ببن بە نورێک بەسەر زەویدا نوڕی یەمشی بهی فی الناس مسلمان دەبێ نەک بۆ مسلمان و ئیماندار بەڵکو بۆ ئینسانیەت نوری پێبێ ڕەحمی پێبێ خێری پێبێ چاکەی پێبێ وەکو سید قوتب ڕەزا و ڕەحمەتی خوای لێبێ دەفەرمێ ئێمە خێرمان دەوێ بۆ بەشەریەت با ئازارمان بەن، با بمانسووتێنن، با ناڕەحەتمان کەن، بەڵام هەمیشە ئێمە خێرمان پێیە بۆ مرۆڤایەتی، کەواتە دەبێ موسڵمان لە لەم وانەوە فێر ببێت کە هەمیشە نور و ڕەحمەتی پێبێ گەرمیەکەشی بۆ گەرمکردنەوەی مسلمانانە نەک بۆ سووتاندنی مسلمانان خۆشەویستانم سەعدی شیرازی ئامۆژگاریەکمان دەکات زۆر جوانە دەفەرموێت هەور مانگ شەو ڕۆژ با ئەزانن هەر هەمویان فەرمانبەری پەروەردگارن و هەر هەمویان ڕۆژانە کار دەکەن بۆ ئەوەی تۆ خاوەنی ئاو بی خاوەنی خۆراک بی تۆش بەندایەتی بۆ خوای پەروەردگار بکەی بۆ ئەوەی تۆ غافڵ نەبی بۆ ئەوەی تۆ لە خوای پەروەردگار بێ ئاگا نەبی دەی زۆر عەیبە ئەی مرۆڤ لە کاتێکدا خۆر بەم گەورەیە خزمەتکاری تۆ بێ تۆ بەندایەتی بۆ ئەڵڵاه جێبەجێ نەکەی دەوریابە شەرمەزاریە عەیبە مسوڵمان بەندایەتی بۆ خوای پەروەردگار ئەنجام نەدات برای مسلمانم ورد بەرەوە لە خۆر هەموو ڕۆژێ هەڵدێ بە بێدەنگی بە زمانێکی هێمن ئامۆژگاریمان دەکا بێ دەنگەدەنگ بێ قاڵەقاڵ دەبرای مسلمانم خۆر ئاسا بەڕێکەوە و دژی ڤایرۆس بە ئەگەر خۆر لەو پەنجەرەوە بێتە ژوورەوە دەبینین لە پەنجەرەکەی دیکەوە هەرچی پریشکە هەرچی ناڕەحەتیە هەرچی ڤایرۆسە دەڕوات ئەم قورئانە ئەم ئیسلامەش ئاوهایە دە با سنگمان بکەینەوە خوای پەرۆگار دەفەرموێ سنگتان بکەنەوە بۆ نوری ئیسلام ئێوەش وەکو چۆن پەنجەرەکان دەکرێتەوە بۆ نور و ڕووناکی خۆر چۆن خۆر دژە ڤایرۆسە ئەم ئیسلامەش دژە گوناهە دژە تاوانە دژە غەیبەتە دەبا دڵمان دەبا ماڵمان دەبا وڵاتمان بازارمان بکەینەوە بۆ نوری ئیسلام پێشوازی لەم ئیسلامە بکەین بڵێ برای مسلمانم کۆتا پەیام و ئامۆژگاری لە خۆرەوە ئەوەیە کە خۆریش خوای پەروەردگار ئاگادارمان دەکاتەوە و خۆریش تەمەنی کۆتایی پێدێ ئەها کەسێکمان دەمرێ دەڵێن ئەوە خۆری تەمەنی ئاوا بوو ئایا دەزانین خۆریش تەمەنی هەیە و ئاوا دەبێ كل يجري لأجل مسمى خوای پەروەردگار باسی ئەجەلی خۆرمان بۆ دەکات بۆی دیاری کراوە و ئای لەو ساتە وەختەی کە خۆر لەبری ئەوەی لێرەوە هەڵبێ لێرەوە هەڵدێ و ئیتر عەبدایەتی و تەوبە لە کەس قبول ناکرێ ئای لەو ساتە وەختەی کە خۆر لەبری ئەوەی ببێ بە شاهید بۆت ببێ بە بەڵگە بەسەرتەوە و شکاتت لێبکا و لە ساحەی مەحشەر و لە ساحەی قیامەتە بتکوڵێنێ خوای پەروەردگار لە بری ئەوەی لە ژێر عەرشی خۆتا خۆیدا دامان بنێ ئەگەر خوا پەنامان با بەندەی ئەڵڵا نەبین خۆر دەمان سووتێنێ و کەللەی سەرمان دەکوڵێنێ دەبا بیر بکەینەوە ئێستا لە ژێر ئەم خۆرەدا ئەقیم الصەلاتە لدلوکی الشەمسی ئیلا غەسەقی اللەیل دەبا بیرکەینەوە بەندەی مسلمان دەبێ پێش هەڵهاتنی خۆر ئەو هەڵبێت مسلمان گەنجی بەڕێز قوتابی و خوێنکاری بەڕێز بە تایبەتی گەر بیەوێ لە تاقیکردنەوەکانیدا سەرکەوتوو بێ دەبێ پێش خۆر هەڵبێ ئەم هەڵهات بێ پێش ئەوەی خۆر بەندایەتی بکا و ڕووناکیەکەیمان پیشان بە ئەم سەری بۆ نوێژ بۆ خی پەروەگار لە نوێژی بەیانیدا نەوی کردبێ کەواتە برای مسلمانم هەموو لایەکمان دەبا بزانین خۆریش کۆتایی بە تەمەنی دێ دەبا من و تۆ پێش ئەوەی خۆر ماڵ ئاواییمان لێ بکات دەبا ئێمە بەندەی خوای پەروەردگار بین دەبا هەموو لایەکمان ئەو وانە فێر بین خۆر پێمان دەڵێ بەیانیان منداڵم هەڵدێم بەرەو قۆناغی گەنجێتی دەڕۆم و لە قۆناغی قووەت و هێز و هێز و تین و وزەدام کە قۆناغی گەنجێتیە و ڕاوەستاوم لەسەر سەرتان و زۆر زۆرتان بۆ دێنم بە گەرما بەڵام پاشکەمێک قۆناغی پیری لە تەمەنی خۆردا هەموو ڕۆژێ ئامۆژگاریمان دەکا و پێمان دەڵێ ئەی منداڵ مەیوس مەبە گەنج دەبی ئەی گەنج مەغرور مەبە پیر دەبی ئەی پیر مەیوس مەبە لە تەمەنی خۆت تۆش دڵنیا بە نیعمەتی مردن یەخەت پێدەگرێ و بۆ لای خوای پەروەردگار دەگەڕیتەوە کەواتە مسلمانانی ئازیز بەڕاستی ئەگەر بمانەوێ لەم مەخلوقەی خوای پەروەردگارەوە پند و ئامۆژگاری وەربگرین هەموو لایەکمان دەیان خوتبە دەتوانین لەسەر مەسئلەی خۆر قسە بکەین بەڵام رسول اللە دەفەرموێ ئەو خۆرە بە کوێ بگات ئیسلام دەگا بۆ ئەو جێ بەو جێگایە چۆن نەتوانراوە و ناتوانرێ بە فوی دەم بە بێژنگ بەری خۆر بگیرێ ئەم ئیسلامەش کە نورە کە کەلامی ڕب العالمینە کە مەخلوق نییە ئەم قورآانە دڵنیابن ئەوانەی دەیانەوێ بە فوی دەمیان بە حیزبایەتی و سیاسەتیان بە دەسەڵاتی لاوازی مرۆڤانیان پەکی ئیسلام بخەن محرابی رسول الله شەلەل بکەن دڵنیابن ئەوە بەفوی دەمیان گرتوانیان خۆر ڕابگرن و تین و ڕووناکی خۆر نەهێڵن ئەو کاتە دەتوانن بەر بەم ئیسلامە بگرن بۆیە پێغەمبەری ئازیز مژدەمان پێدەدا بە تایبەتی لە گەشتی ئیسرا و میعراجا و دەفەرمێ ئین الله زەوالی الارض هەموو زەویم خراپێشا و خانوویەک نییە لە موو دروستکرابێ لە قوڕ دروست کرابێ لە پەڕۆ دروست کرابێ ئللا ئیسلامی پێدەگات کە ئێستا ئیسلام لە برەودایە بە تایبەتی لە ئەوروپا ئێستا ئیسلام دەچێ بۆ ئەو جێگایانی کە خۆری لێ هەڵنایە ئێستا ئیسلام لەو نەرویجەی کە شەش مانگ خۆر نابینن لە لە برەودایە ئێستا ئیسلام بۆ ئەو جێگایانی کە لە ژێر بەستەڵەکدان چاخی بەستەڵەکین ئیسلام لە جوڵەدایە کاتە برای مسلمانم گەشبین بە و بەردەوام بە عاقیبەت بۆ مسلمانانە و بۆ ئاینی پیرۆزی ئیسلامە دەبا هەموو لایەکمان لە خۆرەوە سیفاتی وزە و ورە و ئازایەتی و ڕاستگۆیی فێر ببین دەبا فێر بین لە خۆرەوە هەمیشە بەندایەتی بۆ خوای پەروەردگارمان بکەین و لە بەرامبەر ئەم مەخلوقاتانەی خوای پەروەردگارەدا خوایە پەنادەگرین بە تۆ لە ساتە وەختی ناو قەبر و تەنهاییمان خوایە پەنادەگرین بە تۆ لە ساتە وەختی تەنهایی و گەرمای ناو قەبرمان یا ئەڵڵاه ئەو قورئانە بکە بە شەفاعەت کار و تکاکارمان خوایە بۆم ئیسلامە مانژێنە خوایە لە پێناوی و ئیسلامەدا مانژێنە یا رب العالمین بەو ئیسلامە عەزیزمان کە و ئەو ئیسلامەش بە ئێمە عەزیز کە خوایە عزەتی ئەو ئیسلامە بە چاوی خۆمان ببینین خوایە فەخری ئەومان پێ ببەخشە یا رب العالمین دەم و دەستمان هەبێ لە عیزەت و گێڕانەوەی ئیسلامەدا خوایە خەڵک و خاکی کوردستانمان بپارێزە خوایە ئەم میلەتەمان لە گەرما لە تۆفان لە ناڕەحەتەکان بپارێزە خوایە دەستی خائینان و خیانەتکاران ببڕە خوایە ئەوانەی دەیانەوێ خوێنی گەنجە میلەتە بڕژن خوایە ئەوانەی دەیانەوێ ئەم خاکەمان لێ داگیرکەن یا ئەڵڵا ڕسوایان کە خوایە ئەوانەی گەندەڵکارن خیانەت لەم سەروەت و سامانی ئەم نیشتیمانە دەکەن